بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێت ڕزق و ڕۆزی زۆر بێت و تەمەنیشت درێژ بێت پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی هەر کەسێ بیەوێ ڕزق و ڕۆزی فراوان بێت و جێپەی چاکەکانی بەردەوام و دیار بێت با سەردانی خزمانی بکات